ئاگاداری ئەوە بێ ئەم مەوج و شەپۆلە دونیاویستییەی کە ڕووی کردۆتە خەڵکی کاریگەری نەبێ لەسەر شەخسیەت و لەسەر کەسایەتی دونیایی و دواڕۆژیمان بابەتی ئەمڕۆمان کە ئەڵلقەی سێمی ئەو زنجیرە باسەیە بەوە دەست پێ دەکەم شخصیەتی ئینسان سەرەتاکەی بۆ بیرکردنەوە دەگەڕێتەوە ئینسان بیر لە چی بکاتەوە سەرەنجام کەسیەتی لەو بیرکردنەوەی خۆیا دەردەکەوێت. ڕۆژانە تۆ سەیری خۆت کە بەردەوام بیر لە چی دەکەیەوە؟ بیر و هۆش و مێشکت زۆرتر بە چیەوە مەشغوڵە؟ ئەو کاتە ئەوەی کە لە مێشکتە دێتە سەر زبانیشت ئەبێتە قسە. بیر زۆر لە هەر شتێ بکەیتەوە زمانت ئەو قسەی بەسەر دەمادێ. وە هەر قسەیەک زۆر کردت ئەبێتە ڕەفتار و کردار بیرکردنەوەکە ئەبێتە قسە قسەکە ئەبێتە کردار و ڕەفتار ڕۆژانە ئەمجا بە کردەوە جێبەجێی دەکەیت پاشان ئەو ڕەفتارە کە زۆر دووبارەی دەکەیەوە تەمسیلی کەسیەتی و شخصیەتی تۆ دەکا لەبەرئەوە ئاگامان لێبێ هەموو کەسیەتیەک هەموو شەخسیەتێک ئەساسەکەی بیرکردنەوەی ژیانی ڕۆژانەتە ئەگە بیرکردنەوەیەکی دروست و سەلامەت و پاک و بێگەر لە مێشکتابێ سەرەنجام قسەی جوان دەکەی ڕەفتاری جوان دەنوێنی شەخسیەتی پاک و خاوێنە دەبێت لە ناو خەڵکە ئەگە پەنا بەخوا بەردەوام بیر لەلای خراپە بێ ئەوەی بە مێشکتا دێ هەر خراپە بێ هەر پیلانی خەڵک بێ هەر ناحەزی بێ هەر ڕق بێ هەر قین بێ هەر دوور لە دینی بێ قسەکەشت هەر هەمان شتە هەروەکو قسەیەکە جارێک خوێنمەوە ئەمە ڕووداوێکی واقعیە ئەڵێ سیاستمەدارێک ئەوەی کە حەزی لە بواری سیاسەتە لەگەڵ کابرایەکە کە خەریکی خانوو بوو بێ خانووی تەنگی پێ هەڵچنی بوو بیری لە خانوو دروستکردن دەکردەوە کابرایەکی تریش فەلەع بوو نۆکی هەبوو نۆکی ساڵێکی کەوتبووە بە تەما بوو گران بێ و بیفرۆشێ لە مەجلیسێکی قەڵەباڵغا دانیشتبوون کابرای سیاسی ئەوەی کە بە فکری سیاسیەوە خەریکە وتی وەڵی ئەم زروفەوای لێ کردوین هەمومان تووشی شۆک بووین تووشی شۆک و سەرسوڵمان بووین نازانین ئاڕاستەکەی بەرەو کوێ دەڕوە کە ئەم بیری لە سیاست دەکردەوە ئەوەی تریان کە هەر بیری لای خانوو بوو مێشکی پڕ بوو لە خانوو چۆن دەکرێ و چی دەوێ وتی جەناب فەرمووت بلۆک چی لێ هاتووە وتی بابە من دەڵم تووشی شۆک بووین من ناڵم بلۆک چونکە ئەو لای خانوو بوو هەر بیری لەوە بوو بلۆک گران بۆ چی لێ هاتووە ئەوەی لەولاترەوە کابرای فەلاح کوتی دەڵێن نۆک گران بووە کوتیان بابە دیسان باسی نۆکیش نییە جار فعلەن ئەوەی لە مێشکتا بێ قسەکانی زبانیشت بە زۆری ئەوە دەبێ و ئەوە ڕەفتارە و پاشان کەسایەتی لەسەر ئەوە دەنوێنێ بۆیە پێش هەموو شتێک گرنگە ئینسان لە بیرکردنەوەی خۆیەوە دەست پێ بکە کە کاتێک بیری خراپت بۆ هات پەنا بگری بەخوا و واز لەو بیرە خراپە بێنی شخصیەتی ئینسان لەسەر دەروونی بەرزەوە دروست دەبێت لەسەر عیزەتی نەفسەوە دروست دەبێت قد افلح من زکاها وقد خاب من دساها قورئان دەفەرمێ بەڕاستی ئەو کەسانە سەرفرازن کە تەسکیەی نەفسی خۆیان کردووە کە عیزەتی نەفسیان هەیە عزەتی نەفس معنای تەکەبور نییە عزەتی نەفس معنای ئەوە نییە سەلام لە خەڵک نەکەی خۆت پێ لە هەموو خەڵکی گەورەتر بێ عزەتی نەفس معنای ئەوە نییە خەڵکت پێ مێروولە بێ و خۆت پێ فیل بێ خەڵک لە ناخی زەویدا بینی خۆت لە ئاسمان ئەوە کیبرە ئەوە نەهی لێکراوە عیزەتی نەفس ئەوەیە خۆت پێ لە خەڵکی ڕەم بێ خراپتر بێ باشتر نەبێ سەلام لە هەموو خەڵک دەکەی کار و کردەوەکانی خۆ زۆر پێ بچووکترن لە لای خوا لە کار و کردەوەی خەڵک ئەڵەی زۆر خەڵکی لەوانەیە لە من باشتر بێ ئەوەی کە چاکیشم ئەوە هەموو فەزلی خوایە تەکەبول لە دڵ و دەروونتا نییە بەڵام عیزەتی نەفست ئەوەیە هەشتێ شەخصیەت لەناو بەرێ نایکەی پکار و پیشەیەک لاپەڕەی خوێندنەوەیەک، هاتوچۆی شوێنێک، ڕەفاقەتی کەسێک ناکەی کە سەمعە و کەرامەتت بریندار کا. ئەوە عیززەتی نەفسە. پارەیەکی مۆڵت دەست دەکەوێت لە کتوپڕێکا، بەڵام دەستی بۆ نابەی، چونکە لە ئەنجاما ناوبانگت خراپ دەکا. لەبەر شەخسییەتی خۆت ئەو پارە حەرامە مۆڵە بەلاشە واز لێ دێنی، لە کاتێکا دەشتوانی بیخۆی خەڵکی وەک تۆش خواردوویانە. ها شخصیتت بەرز دەبێتەوە ئەمە عزەتی نەفسە ئەم عزەتی نەفسە وا لە ئینسان دەکا زۆر جار مەرجی خۆی پێخۆشترە نەک زەلیل بوونی بەر قاپی خەڵک مەلای گەورەی کۆی ڕەحمەتی خوای لێ بێت لە تەفسیرەکەیدا تەفسیری کوردی بەرجیدا لاپەڕەی 122 دا ئەفەرمێن لە شاری کۆیە کابرایەکی ئاسنگەر هەبوو ناوی وەستا مەعروفی حەداد بوو وەستا مەعروفی کوڕی ئەحمەد چەپەی حەداد، ئەو پیاوە پیاوێکی عیززەتدار، دەستپاک، بە ویژدان، بە ئاسنگەرییەوە خۆی و ماڵ و منداڵی دەژیان. ساڵی هەزار و نۆ سەد و سی و شەش کە گرانییەکی گەورە ڕووی کردە کوردستان، قاتوقڕییەکی وا بوو نان بە زەحمەت دەست دەکەوت، خەڵک لەبەر نانەکە وازی لە خانوو و دەرگا و پەنجەرە و ئەمانە هێنا، کابرا پیشەکەی کەوت، بە مانگیش دوکانەکەی دینارێکی پیا پەیدا نەدەکرا و زەوی و مڵک و ماڵێکیشی نەبوو کشتوکاڵێکی لێ بکا و ئەوەی دەشکرا هەمووی سن و کولە لە ناوی دەبرد و نەدەبوو ئەم پیاوە دەڵێ ئەوەندە عیزەتی نەفسی هەبوو منداڵەکانی خێزانی کۆ دەکاتەوە دەڵێت تا ئێستا بەم تەمە نەگەیشتوم نانی زەلیلیم نەخواردووە لە دەرگای ماڵێکم نەداوە دەرگام بەڕوودا داخرێ وەرن دەرگاکەت لە پشتەوە دادەخەین و بچنە ناو جێگاوە حەتا خوا ڕوحمان لێ دەستێنێ سواڵ ناکەین و عیزەتی نەفسمان با نەشکێ. دواتر دوای ڕۆژگارانێک کە ئەم ماڵە هیچ هەست و خستیان نابێت دەرگاکە دەشکێنن، مناڵێکیان ماوە بە حاڵ قسە دەکات دەڵێ ئەمە قسەکانی باوکم بوو وتی مردن خۆشترە لە ناو جێگای خۆتدا نەک بە زەلیلی و ناعیزەتی لە دەرگای خەڵک دێ و دەرگا لێ نەکاتەوە پاڵت پێوەنێ وەرن با بمرین بە عیزەتەوە جا مەلای گەورە دەفەرمێ زۆر کەس هەبوو عیزەتدار بوو لەم میللەتی کوردەدا مردنی هەڵبژارد بەڵام زەلیلی و عارەقی شەرمەزاری بەنێو چاوانیەوە نەبیندرێ بەڵێ خۆشەویستان هەر کەسێک عیزەتی نەفسی نەبێ دوو شتی پێ ناکرێ یەکەم لە کارە ڕیسواکەرەکان کە مرۆڤ پەنا بەخوا ڕیسوا دەکا خۆی بۆ ناپارێزرێ ئەها تۆ سەیری بەرتیلکە کە ئینسان ڕیسوا دەکا دوول لە ڕووی جەنابتان کەم نرخی دەکا لە دایرەی وادا باسی کەسێک دەکرێ کەس ناوێرێ باسی بەرتیل بکا لە ئاستیدا ئەڵێ فڵان کەس و بەرتیل هەر جورئەتی ئەوە ناکەی ئەوەندە شخصیەتی بەرزە خەڵکێک زاد ناکا بوێرێ هەر باسی وشەی بەرتیلیشێ لەلا بێنێ ئەم ئینسانانە چەند گەورەن لە کۆمەڵە. ئیواش هەیە هەر کە وتت ئیشی فڵان دائیرە و فڵان کەس ئەڵێ بەرتیلەکەی بۆ حازرکە بەخوا نوکە قەڵەمی لێ نادا دەمی چەور نەکەی ها چەند بێ ڕێزن وڵی برادێک باسی کرد وتی ئیشم کەوتە دایرەیەک ئیشەکە حەقی خۆشم بوو بەڵام پێچ و پەنان تێخست بوو نەدەکرا لە ڕێی کەسێکەوە کە بەرتیلی دەدا بەو پیاوە لە منی وەرنەدەگرت بەس ئەو بۆی وەردەگرت داوای پێنج وەرەقەی کرد بوو 500 دۆلار وتم زۆرە و ئەویش پێی وتبوو زۆرە ئاخری هێنامانە سەر پێنج دۆلار کارتێکی موبایل بە پێنج دۆلار وتی حەشتێکە بە هەر وەرگرم حەقی خۆشی بێ بەبێ شت نایکەم لە 500 دۆلارەوە هاتە سەر 5 دۆلار وەرە نەفسێک بۆ 5 دۆلار بۆ کارتێکی موبایل کە بە قسەی بەلاشەوە سەرفی دەکەی ئاکە عیزەتی نەفس نەما خۆت بۆ لە ڕەفتارە دزێوەکان ناپارێزرێ کە ئەو عیززەتی نەفسەش وەکو دوایی دەچمە سەری بەرهەمی ئیمانە دووەمیان هەر کەسێ کەسایەتی نەبێ عیززەتی نەفسی نەبێ ناتوانێت بێتە پێشەنگی خەڵکیش پێشەوای خەڵکیش چاوساغی خەڵکیش برا گەورە و ڕابەری خەڵکیش ئەبێت لە نەفسی خۆتەوە دەست پێ بکەیت خۆشەویستان سەیری قورئان کەن الحمدلله جنابتان زۆر دەن قورئان خوێنن قورئان ئاەتەکانی سەرەتای تەماشا کە بەس ڕوو لە پێغەمبەر دەکات صلی الله علیه وسلم ئاەتی یەکەم اقرا خۆت بخوێنە قاعیدەکەی ئەنتەیە ئەی محمد صلی سەلم بخوێنە خۆت ئەها باسی کەسی کە نییە ئاەتی دوم یا ئەیها المزمل قم الليل الا قليلا قم هەر خۆت ئەنتە هەستە شەو نوێش بکە بینی خۆت و پەروەردگارت پتەوکە لە دوعاکانی شەو نوێژ و سوزدەی شەوانە و فرمێسک و گریانی ناڵی نیوە شەواندا ئینسان بەو عیبادەتی نیوە شەوانە کە خۆت و خوا نەبێ کە زاگای لێ نییە پەیوەندی لەگەڵ خوا بەهێز دەبێت ئەمجا کە پێغەمبەر شەخسییەتی کامڵ بوو، کەسایەتی تەواو دروست بوو، ئەمجا دەفەرمێ، وەئەنذیر، بەڵام کێ، عەشیرەتەک، خزمەکانت، لە ناو خزم و قەومەکەشتدا کێ، الاقربین، نەک قەریب، ئەقرەبەکانیان، کامە خزمەی زۆر لە نزیکە لەوانەوە دەست پێ بکە و بانگیان کە، ئاگاداریان بکە، لە سزای خوا بیانترسێنە. ئەو غەربە، ئەو ئەمریکا و ئەوروپایەی جاران کە پشتیوانی لە کۆمەڵە سەرۆکی ناوچەکە دەکرد، ئێستا کە قەومەکان و گەلەکانی خۆیان نایانەوەن، دۆستەکانی دوێنێ و مامۆستاکانی دوێنێیان نەفرەتیان لێ دەکەن. ئەڵێ تۆ گەر پیاوی چاک بوویایە قەومەکەی خۆت دەیویستی، گەلەکەی خۆت دەیویستی، لێت نەدەهاتە سەر شەقام. ئەها ئەبێ وریابی، وریابی ئەوەی لێت نزیکە لە دەستی نەدەی. یەکەم جار خۆت دروست کە دووەم ئاگات لە دەوروبەرت بێ ئەمجا پەل باوە بۆ خەڵک بتەوێ خەڵکی دوور دۆستت بێ و ماڵی خۆت وێران بێ کەسایەتی دڕوخاو بێ ئەمە لە تەعبیری قورئانیەوە دوورە چەند خۆشە ئینسان ئەوەندەش خاوەن شخصیت بێ حیسابی چەند پیاوی بۆ بکرێ حیسابی چەند ئینسانی بۆ بکرێ لە غەزای تورکەکاندا قوتەیبەی کوڕی مسلیم سەرکردەی بەناوبانگی ئیسلام بەناو سوپاکەدا دەگەڕا و ئامادەی ئەوە بوون هێرشیان بۆ بکرێ و هێرش بەرن لەو کاتەدا زانا و خواناسی بەناوبانگ محەممەدی کوڕی واسیع دیار نەبوو قوتەیبە بە شوێنیا گەڕا نەیدۆزیەوە سەربازێکی ڕاستە وتی بەدوی محەممەدی کوڕی واسیعە ئەو عالم و زانا و خواناسە گەورەدا بگەڕێ ئەفەرمێ، کاتێک کە چوو لە پەنایەکە، لە پەنا درەختێکە، ڕمەکەی هێناوە لە ژێر چەناگەی داناوە و پەنجەی شایەتمانی بەرز کردۆتەوە بۆ لای خوای گەورە بەرەو ئاسمان و لە خوا دەپاڕێتەوە و فرمێسک دەڕێژێ هاتەوە وتی ئەی ئیمام ئەی قوتەیبە وام ئەم پیاو باشە محمدی کوڕی واسعم دۆزیوەتەوە وتی لەگەڵ ماوەرە کە چوون ئەم لەگەڵ خوای خوایە لەگەڵ مناجاتا تێکەڵاو بوو بوو ئاگای لەوان نەبوو کە قسە دەکەن و دەوروبەرنی پەنجەی شایەتمانی ئەوە بۆ لای خوا بەرز کردبووەوە بۆ لای ئاسمان دەفەرمێ کاتێک کە ئەم سەرکردە قوتەیبەی کوڕی مسلیم ئەمەی بینی ئەم قەولە جوانەی فەرموو سەبابەته تیلکە ئەحەب ئیلەیە من مئەتی ئەلفی جوندیین قەسەم بەخوا ئەو پەنجەی شاتمانەی ئا ئەم محەمەدی کوڕی واسیعە کە بەرزی کردوەتەوە بۆ ئاسمان و دوعا دەکا لە خزمەت پەروەردگاردا بەلای منی سەرکردەی سەربازی ئەم سوپایەوە خۆشەویسترە لە سەد هەزار سەرباز سەد هەزار سەربازی ترم لەگەڵ بوویایە جەنگاوەر بەقەدەر پەنجەی شایەتمانەکەی محەممەدی کوڕی واسی عشایم پێ نەبوو پشتم پێ نەدەبەست چەند خۆشە ئینسان ئاوا بێ بە دوعایەک بەقەدەر سەد هەزار سەرباز دەورت هەبێ بە قسەیەکی خێر چەندین پیاو بی لەناو کۆمەڵا و چەندین سوڵح و ئاشتەوایی لەسەر دەست بکرێ ئینسانی وا هەیە ئەوەندە خاوەن شخصیەتە هەرچی دەیناسێ و لە دەوروبەرێتی معجبە بە کەسایەتی و شخصیەتی تەنانەت وەڵڵاهی ئینسان ئەگەر کەسایەتی و شخصیەتی بەهێز بوو ئاژەڵەکانیش پێی معجب دەبن کە ئیمامی زەهەبی لە سیەر و ئەعلام النوبەلا مجلدی هەژدە لاپەڕەی دوو سەد و بیست و نۆ دا دەفەرمێ کان عدیم النظیر فی السلوک والتذکیر لطیف العبارة طیب الاخلاق بەڕاستی پیاوێکی کەم وێنە بوو لە ڕەوش بەرزی و ئەخلاق جوانی و زمان شیرینیدا ها لە کتێبا باسی دەکرێ مێژوو ناوی تۆمار دەکا ئیمامی ئیبن کەسیر دەفەرمێ ئەم پیاو باشە تەمەنی حەفتا ساڵ بوو لە نیسابور کۆچی دوایی کرد هەموو خەڵکی شارەکە بۆی دەگریان ئەوەی لە جێگای سەرسوڕمانە لە هەموویان زیاتر ئەوە بوو ئەم پیاوە ئەسپێکی هەبوو وڵاخی سواری هەبوو چەند ساڵ بوو هەیبوو لە ماڵەکەیە وەکو سارێ ئەمڕۆ سبحان الله کە لەسەر قەبران گەڕانەوە و ئەم ئەسپە هەستی بەوە کرد خاوەنەکەی مردووە ئەم پیاوە باشە مردووە مانی گر لە خواردن و خواردنەوە ئاو و عەلەفی نەخوارد هەتا ژیانی دا و ڕوحی دەرچوو ئەوەندە موعجەب بووە بە شەخسییەتی ئەم خاوەنەی، چونکە ڕۆژێ ئازاری نەداوە، چونکە ڕۆژێ ستەمی لێ نەکردووە، نەک هەر مرۆڤەکان، ئەم ئاژەڵە بێزمانەش موعجەب بوو بە کەسایەتی ئەم زاتە گەورە، خواردن و خواردنەوەی نەخوارد، حەتتا وەک خاوەنەکەی ژیانی لەدەستدا و دنیای بەجێهێشت. هەر ئەوەندەی پێ پایی ماتۆڕێک بە دوو نەفەری جاری وا سواری ماتۆڕێک بوون سێ دەکەی بەڕێزمای وەی کە ماتۆڕی پێ بێت چونکە لەوانەیە لە سارێک بە خزمەتتر بێ لە وڵاتانە پاسکیلێک باشترە لە سارێک چونکە ژینگە پیس ناکە چونکە مەسرەفاتی کەمترە و کاری خۆشتی پێڕایی دەکەی بەڵام کەسایەتیەکە دەیگۆڕێ هیوایە بە ماتۆڕ دەڕوا بە پاسکیل دەڕوا شەخسیەتی بەرزترە لەو کەسەی کەوا وەنەوشەیەک لێدەخوڕێ لەوەی پڕادۆیەکی پێ قەسەم بەخوا چونکە کە لێدەخوڕێ هێندە بە ئەدەب لێدەخوڕێ هێندە ڕێنماییەکانی هاتوو چۆڕەچاو دەکا هێندە ڕێک و پێکە کەس ئازار نادا فیق و فاق بەسەر کەسا ناکا هەیە پڕادۆیەکی پێیە ئەوەندە بە ناجوانی لێ دەخوڕێ چۆن ئەو کەسەی بەلایە دەڕوا غەرقی تەپ و تۆزە بێ دەڵێ هەی نەعلەتی خوار لێ بێ هەی ڕووی باوکی وا لێ بێ کە حەق وانێ وا بڵێ چونکە باوکی ئاگای لێ نییە سارەکەش نەفرەتی لێ دەکا جاری وا فڕێی دەدا وەری دەگێڕێ خۆ سارەکە وەرناگەڕێ تۆی وەری دەگێڕی ئەوەندە بە سورعە لێ دەخوڕی کەسایەتی خۆشت و سارەکەشت ناپارێزی سەیری قورئان کەن تەعبیرەکانی چەند وردە بەڕێزان نافەرمێ العزة لله خۆ هەمان معنای دەبوو دەفەرمێ لله العزة جار و مەجرور لە زمانی عەرەبیدا لە هەر شوێنەکە پێش کەوت بۆ حەسرە واتە عزەت و سەربەرزی بەس بۆ خوایە بۆ پێغەمبەرەکەیەتی بۆ ئیمانداری حەقە ئەو ئیمانداری کە لەسەر ڕێبازی خوا و پێغەمبەر خوا سەلەم ئەگەر عزەتت دەوێ لەسەر ڕێبازی خوا بە ئەگەر عزەتت دەوێ شوێنکەوتووی سنەتی پێغەمبەری خوا بە صلی الله علیه وسلم چونکە حەسرە لەوە بۆ؟ ئەگەر عیزەت و سەربەرزی تۆ، شکۆمەندی و کەسایەتیت، شەخسیەتت لەناو خەڵکا بەهۆی حیزبێکەوە بێ، دڵنیابە حیزبایەتی ماوەیەکە ئامانجێکی هەیە، هەتا ئەم حیزبە کۆمەڵگا دەگەیەنێتە شوێنێک، دوای حیزبەکە کۆتایی پێ دێ، هەتا تا قیامەت هیچ حیزبێک نیە بمێنێتەوە، حیزبایەتی وەسیلەیەکە ئامانجێکی هەیە تا ئەم کۆمەڵە خەڵکە دەگەیەنێتە فڵان لوتکە، دوای بڵاوەی لێ دەکەن، ئەگەر شەخسیەتی تۆ بە حیزبەکە بێ، ئەگە حیزبەکە ڕۆی کۆتاییت پێ هات. ئەگەر شەخسیەتی تۆ بە فڵان مەسئول و کار بەدەست بێ ئەوە فڵان کەس دەناسم لە ئەنجومەنی وەزیران لە سەرکردایەتی لە مەکتەبی سیاسی ئەخە فڵان کەس هەموو ڕۆژە نامێنێ کە ئەو مرد کەسایەتی تۆش سقوتی کرد خۆویش هەر دەمرێ ئەگەر شخصیەتی تۆ بە ماڵ و سامانەکەت بێ یان ماڵ و سامانەکەت لە دەست دەدەی یان ئەگەر بشت مێنێ پۆخۆت پەکت دەکەوێ یان نەخۆش دەکەوی هەرچی ئەو ماڵ و سامانەیە دادی تۆ نادا یان پیر و کەنەفتی ناو جێگا دەبی هەر سوودت پێ ناگەیەنێ کەواتە شەخسیەتی خۆت ببەستە بە زاتی پەروەردگارەوە، پەیوەندیت لەگەڵ خوادا پتەوکە، گوێ لەم بەسەرهاتە واقعیە بگرن کە لە کوردستانی خۆمان ڕوویداوە، یەکێ لە مامۆستا بەڕێزەکانی ئەم وڵاتەی خۆمان ئەم کوردستانە لە یەکێ لە کتێبەکانیا نووسیوێتی دەفەرمێ پیاوێکی بەڕێز لە ساڵەکانی هەشتادا لە مەنتیقەی شارباژێڕا سەرباز دەبێ ئەگیرێ بە سەربازی و لە فەوجێکا لای ئامر فەوجێک دوای ئەوەی ئیختیبار دەکرێ ئەڵێ وەڵاهی من حەزم لە پیشەی چێشت لێنانە تەباخی باش ڕژدانم چێشتی باش لێ دەنێم کاتی خۆی ئەوی شانشی دیارە لە مەتعەم و ئەوانەدا کردووە ئەڵێن زۆر باشە پاک و خاوێنیش دەپارێزێن لەسەر چێشخانەی فەوجەکە دایدەنێن ڕۆژێک نەقیبەکە کە ئامیر فەوج دەبێ لەگەڵ خۆیە و دوسێ نەفەری تر و کۆمەڵە ئەفسەری خوارترە و ملازمە ئەچنە دەشتێک ئەو شاخانی شارباژێڕە لەو کاتەدا لە دێیەک نزیک دەبنەوە عەلە شیشێ قەلێک دەبینن کابرای زابت و ئامیر فەوج بە کابرای چێژلێنەری کوردی خۆمان دەڵێ بڕۆ ئەو قەلە بگرە و سەری بڕۆ بیکە بە خواردنی ئێوارە ئەویش دەڵێ سەیدی گەورم ئەوە ماڵی خەڵکە ئەو خوازانی چی پیلێژنەیەکە چەند دەمێکە بە خێوی دەکە هەتا بۆتە ئەو قەلە ئەوە خاوەنی هەیە قوربان خۆوە قەلی کێوی نییە بەڕەڵا نییە ئەڵێ بۆ وازانی من نازانم ئەوە قەلی ماڵانە ئەوە چێ قسە لە قسە مادەکەی هەر خێرا بڕۆ ئێستا بیگرە و سەری بڕەوێ وارە ئامادەی کە ئەڵە قەسەم بەخوا من بەم عمرە گەیشتم دەستم بە ماڵی هیچ بە شەرێک نەکەوتۆ لەم سەر زەوێدا بە حەرامی گەورم ئەوە حەرامە من واللهی بەم عمرەی ئێستا گەیشتم و ڕیشم لێی سپی بووە دەستم بە ماڵی حەرامی هیچ بە شەرێک نەکەوتووە چەند خۆشە ئینسان ئاوا بتانی تەحەدای نەفست بکەی بڵێی لە خوا بەزیاد بەگەیشتومە ئەم عومرە دەستم بە ماڵی حەرامی بەشەرێک نەکەوتووە کابرای زابت توڕە دەبێتەوە کەس بۆی نیە قسەم لە قسەیا بکە ئادەی حەبلێک بێنن بیبەستنەوە لەو سەر لوتکەی شاخەوە فڕێ دەنە خوارەوە حیمایەکانی ڕادەکەن و حەبلەکە دێن و قاچی دەبەستن ئەفسەرەکانی پلە خوارتر زۆر لێی دەپاڕێنەوە ئەڵێن ئەم پیاوە پیاوێکی بە خزمەتە دەست پاکە پاک و خاوێنە چێشت و خواردنی گۆشت و باشمان بۆ ئامادە دەکا ئەم جارە لەبەر خاتری ئێمە عەفویکە بەڵام زۆری قسە پێ دەڵێ و ئەڵێ بڕۆ بەڵام ڕۆژێ بێ هەر تۆڵەی ئەوە لێ بکەمەوە بڵێ بەرخاتی ئەم پیاوە بەڕێزانە عەفوو بە دێنەوە بۆ فەوجەکە ئەم پیاوە ڵە ئەو شەوە خەوم لێ نەدەکەوت چونکە قەت قسەم پێ نەوترابوو شخصیتم نەشکێنرابوو پیاوی بە عیزەت بە یەک قسە دەمرێ پیاوی هیچ دوو لە ڕووی جەنابتان هەزار قسەشی پێوە تێ بە خیاڵی دانایە بۆ ئینسانی بەڕێز خۆی لە قسەیەک دەپارێزێ ئەڵێ زۆر دەروونم نائارام بوو خەوم لێ نەدەکەوت هەستام دەستنوێژم گرت دوو ڕکات نوێژم کرد و لە خوا پاڕامەوە وتم خوایە لەم شوێنە و لەم ئینسانە ڕزگارم کەی نەفسم پێی شکاوە دەفەرمی هەر خەوم لێ نەکەوت و لەسەر قەڵەوێرەکەم ڕاکشام و لە دەرگا دراوم زانی سەربازەکانن بۆ هەندێک شت هاتوون چایەک شەکرێکیان دەوێ ئەڵە سەیرم کرد کابرای زابتە و بە جلی خەوە بە حیمایەوە خۆی کرد بە ژوورەکەدا وتم لەوە چێ هاتبێ هێستا ڕقی نەنیشتبێتەوە پێم بڕێژێ دەستی برد دەستم ماچکە وتم گەورەم ئەوە چیەکەی سەیدی وتی توخوا گەر نمازاکە و لە خوا پاڕێوە خوا عەفونکە وتم بۆچی وتی من لە ئێوارەوە دەخەوم سێ جار ئەم شەو پێیان وتم هەستە گردن بە فڵانکە زازاکە ئەینا دەست ئەخەینە قڕکەوە دەیخنکێنین هەناسەم گیراوە خنکاندیانم گەر نمازاکە و ڕزگارم بکە ولم فوجشا اجازه به دستی خۆتە کوێت پێ خۆش بلێ کار بکە بەس تو خوار ڕزگارم کە من هەڵم کرد تۆ پیاوێکی بەڕێزی لەبەر چاوی ئەو هەموو خەڵکەیە ئەو تەنەزولەی بۆ کردم منیش وتم وەڵڵاهی من ئێستا لەسەر بەرماڵ بووم ئەوە هی پیاوچاکی و بەڕێزی من نییە ئەوە هی خوایە تۆش وەرە وەک من خوا بناسە و خۆت لە حەرام پارێزە لەگەڵ خوادا پارێزراو بە وەڵڵاهی هیچ کەس ناتوانێ سەمعەت بشکێنێ ئێمە کە زۆر جار نەفسیەتێکمان شکستی بەسەدێ هیوەیە پەیوەندیەکەمان لەگەڵ پەروەردگارا بێهێزە بەداخەوە ئەم شەخسیەتە بەرزە بەراورد کە لەگەڵ کابرایەکە بۆ پارویەک نان بۆ چەند دینارێک بۆ چەند دۆلارێک ماستاوچێتی دەکات دوور لە ڕووتان تەقریر دەنووسێ ڕاپۆر دەنووسێ چەند شخصیەتی بێڕێزە پیاوێکی بەڕێز مامۆستایەکی ئازیز لە شوێنێک بەس بەرپرسێک مەسولێک وتی بە ئەدەبیشەوە پێی وتم وتی مامۆستا گلەیەکم هەیە لە یەکێ لە وتارەکانا زەممی ئێمە و حکومەتت کردووە. وتم باوەڕم نییە وەکوو زەممێک لە ڕووخێنەر کردبێتم، وەکوو دەقێکی بەننا و دڵسۆزانە کردوومە. وتی وەڵای هەرچییەک بێ تۆ پیاوێکی بەڕێزی و گەردنت ئازا بێ. وتم نەوەڵا، داوای گەردنئازایی ناکەم و گەردنیشم ئازا نەبێ. من ئەوەی وتوومە بە کاسێتێکی تۆمارکراوی دەنگی لای خۆم هەیە. شەوێک چووم بۆ لای کە پێشتر ماڵی ئەو پیاوەم نەبینی بوو وتم بەس بۆیە هاتوم نەڵی لەبەرم دەپاڕێتەوە یان پاکانە بۆ خۆی دەکا ئەوە هەدەفی یەکەمم دووەمیان بۆی ئەو کەسەی ئەو تەقریری بۆ تۆ هێنا و ڕیسوا بێ بزانی ئەمانە درۆزنن وەرە بە یەکەوە گوێ لەم کاسێتە دەگرین کە ئەو تەقریرەی لەسەر هاتووە بۆ تۆ ئەو راپۆرتەی لەسەر نووسراوە ئەڵێ لە ئەوەڵەوە گوێمان لێگر هەتا ئاخری وتی واللهی قسەیەکی ناشایستەی تێدا نییە بگرە ئەمە هەموو لە مەسڵەحەتی ئێمەیە وەڵاهی ئەمە ئەوەی کە بۆ من هاتووە هەمووی پێچەوانەی ئەمەیە کە تۆ وتوتە وتم من هیچ ناڵێم بەس یەک شت دەڵێم حەق وایە ئەم پیاوە ڕیسوا بکرێ کە ئەم ڕاپۆرتەی نووسیوە وتی مامۆستا جا ڕیسوایی لەوە زیاتر کە ڕاپۆرت نووسا ئەوڵی وتی ئەو مەسولەوەی وتی جا ڕیسوایی لەوە زیاتر کابرا کە بوو بە ڕاپۆر نووس وتم دەریکە وتی آخر سوک و سەلیمێکی وام دەست ناکەوێتەوە ئەرە وەڵاهی ئەوانە ئاوا سوک و سەی ئەوەی کە ڕاپۆرتەکەی بۆ دەبا کە الحمدللە گەنجی ئێمە ئەم جیلەی کە لە مزگەوتا لەم کۆمەڵگای داهاتوودا پەیدا دەبێ ئیشەڵا کۆتایی پێ دێ چونکە خەڵک پێویستی بەوە نەما ڕاپۆرت لەسەر یەک بنووسێ هەر ئەوەی کە بۆی دەبا دەڵێ لەو سوکترم دەست ناکەوێ وەڵاهی هەر لە تەفسیری مەلای گەورەی کۆیەدا کە ئێمە کەڵەزانای ئەوەمان هەیە من دوعا دەکەم بۆ ئەو بەڕێزەی کە کارێکی وای کرد من ئەو تەفسیرە بە نرخەم دەستکەوێ هەر لە تەفسیری گەورەی مەلای گەورەی کوێدا تەفسیری کوردی بەر جیدە لاپەڕەی سەد و بیست و سێ تەماشاکەن بەسەرهاتێکی زۆر سەرنجڕاشێشی لەسەر عیزەتی نەفس تێدایە ئەڵێ پیاوێک لە شاری بەغا لە سەردەمی مەمونی کوڕی هاڕونە ڕەشیدا ئیشی ئەوە بوو دوور لە ڕووی جەنابتان زێرابی پادەکردەوە زێرابی ئەو زمانە هی مەسوولەکان و ماڵە دەوڵەمەندەکان بییان لێدەدا خەڵکی تریش دەچەوە وەک وڵاتی خۆمان لە پشتیدا دانیشت بەڵام ئەوان ئاودەستیان هەبوو، چاڵێکیان لێدا و سەریان داپۆشیبوو، کە پڕ دەبوو، سەیارەی پا پیسی پاکردنەوەی شارەوانی وەک ئەم سەردەمە نەبووە، ئەبوایە بە سەتڵ دەریانهێنایە، کابرا بە سەتڵ ئەو پیسایی ئەو ماڵەی دەبرد لە دەرەوەی ئاوایی دەیڕشت، لە دەرەوەی شار، ئاخر وا عەجیبە وەڵاهی، یانی بە هەموو کەس ناکرێ. ئەو پیسیە بۆگەناوە تۆ سارەکە هەڵی دەکێشێ بەدەستیش نییە گەڕەکێک بێزار دەبێ وەرە بە سەتڵ هەڵی کێشی بیدەی بە کۆڵ تا هەموو جارەبی بێ دەری شار و بێەوە ئەڵە کابرا هەموو لەشی پیسایی دوو لە ڕوتان پێدا دەهاتە خوارەوە خەڵک کە بەلایە دەڕۆیشتن گاڵتەیان پێ دەکرد دەیانگو ئای لەو پیاوەمە چییەکە ئەویش بە خۆی دەگوت لەبەر خۆی دەگوت نەفسەکە پێت ناخۆش نەبێ خەڵک وات پێ دەڵێ قەسەم بەخوا واز لەم پیشە بێنی خراپترت پێ دەکەم دەبێ ئیش هێشکەی لەمە ڕەزیلتر و چرو خراپتر بکەی مەمونی کوڕی هاڕونە ڕەشید ئەو ڕۆژە سەرەی پاکردنەوەی ئاودەستەکانی ئەوان بووی ماڵی خەلیفە و کۆشک گوێی لەم پیاوە بوو وای بەخۆی دەگوت کەسیشی لەگەڵم وای بەخۆی دەگوت نەفسەکە ئەم ئیشەت باشترە بێت و خۆت بە شەرمەزار بزانی و تەریق بزانی لەمە خراپترت پێ دەکەم مەئمون بانگی کرد وتی بجا بۆ فڵان کەس لەمە خراپتر هەیە وا پیسی بە هەموو لەشتا دێتە خوارەوە وتی بەڵێ قوربان هەیە وتی چییە وتی خزمەتکاری ماڵانە خزمەتکاری و تەقریرنووسی و ڕاپۆرنووسی و کاسەلێسیە ئەوە لەمە خراپترە وتی چۆن وتی قوربان من بەکرێ ئیش دەکەم پیشەکەم خوای گەورە نانی لەسەر ئامەداوم و خزمەتی شە بە وڵاتەکە لە جیاتی هەموو وڵات بێتە چاڵە پیسی من یەک چاڵێک لە شوێنەکە دێڵەوە خاوێنی دەکەمەوە وە ئێوارە دەڕۆمەوە ڕاستە هەموو لەشم پیسە بەڵام لە دەرەوەی ماڵەکەمان شوێنێکیان بۆ داناوم خێزانم جلی خاوێنی بۆ داناوم دوو سەتڵ ئاو بە خۆما دەکەم و هەرچی پیسیە لە لاشم پا دەبێتەوە جلی خاوێن لەبەر دەکەم و کرێکەی ئەو ڕۆژەم داوە بە کۆمەڵە خواردن و معەزەز و مکڕم لەگەڵ خێم و خێزانەکەما دەیخۆم ئێوارە ئانیشکی لێدا دەدەم شا بە سەپانی خۆم نازانم کەس ناتوانێت پێم بڵێ وابکە یان وامەکە تخوا جەنابی پاشا خەلیفە ئەمەی من زەلیلە یان کابرایەک دەست لەسەر سنگ دانیشتۆ تحت الاوامری کابرایەکە ئەمری بەسەرا بکا ئەگەر نانی خوار ئەم بەرماوەکەی بخوا چانێ من بەرماوەی کەس ناخۆم چانێ کەس پێم ناڵێ وا بکە وا مەکە بۆیە بە نەفسی خۆم دەڵێم واللهی ئەگەر ئەم ئیشەت پێ عیبێ بێ دەتکەم بە خزمەتکاری ماڵان سبحان الله خەڵکی چەند تێگەشتو هەبوو کابرا مەمون ویستی خەڵاتی بکە کیسەیە پارەی دایەوەتی قەسەم بەخوا وەری ناگرم چونکە ئەمەش زەلیلیە ئەبێ ئەوەی وەریگرم ڕەنجی ئەو شان و باڵی خۆم بێ نەک شی سەپارەی بەردەمی سوڵتان بێ خەڵکێک ئاوا بە عیزەتەوە ژیاوە ئەوە عیزەتە و پاشانیش عیزەتی خۆت لەگەڵ خوای پەروەردگارە جارەشە دەڵێم دووبارە بکەوە عیزەت شخصیت کەسایەتی ئەرەوە نیە لە ناو خەڵکا بەڕێزبی چونکە ئەمەش کۆتایی پێدێ چونکە دەچێەوە ناو قەبرێک کە ئەوانەی کە زۆر خۆشیان دەوی زۆر معجبن بە شخصیتت هەر لێواری قەبرەکە دەبینن وەڵاهی نایەنە سەر ڕۆ خارەکەشی زۆریان هەر سێ چوار خزمی خۆت و دڵسۆزت دا دەپۆشن لەوەکەی کە هەر لە دوورەوە دەوەستێ و کە داشیان پۆشی ئەو پەڕی دە دەقە لە بیریان دەمێنی یان دوو ڕۆژی فاتیحا خوێندن لە بیر دەچێەوە بەڵام شەخسیەتدار ئەوەیە لای خوا شەخسیەتی هەبێ سەرنج بدەن پێغەمبەری خوا صلی الله علیه وسلم لە غەزای تەبوکە کە شاری مەدینەی بەجێهێشت پیاوێک، سەحابەیەک، هەبوو ناوی موعاویەی کوڕی موعاویەی موزەنی بوو، گرانەتای گرپوو زۆر نەخۆش بوو، لە جێگایا کەوتبوو. پێغەمبەر صلی اللە علیە و سەلەم سەردانی کرد و داوای حەکیمیان کرد، زۆر عیلاجیان کرد، هەر چاک نەبوو، قاچی نەدەگرت، لە جێگادا کەوتبوو. داوای لێبوردنی لە خوا و لە پێغەمبەری خوا کرد صلی اللە علیە و سەلەم کە ناتوانێت بەشداری ئەم غەزایە بکا وەکو غەزایەکانی تر. پێغەمبەری خوا دوعای بۆ کرد و خواحافیزی لێ کرد و لەشکر ڕۆیشت. موسڵمانان دوور کەوتنەوە چوونە تەبووک. لە گەڕانەوەدا شەوێک لە شوێنەکە لایان دابوو نیوەی شەو بوو پێغەمبەر صلی الله خێمەیەکی بچکۆلیان بۆ هەڵدابوو دەفەرمێت سەحابەکانی هەستان لە خەو لە خێمەکە هاتە دەرەوە فەمووی هەستن و ڕیز بن نوێژی جەنازە دەکەین وتیانەی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم چێ وەفاتی کردووە خۆ کەس لەوانی لێرەکانن هەمووی زیندوین نوێژ لەسەر چیە فەرمووی نوێژی جەنازە بە غائب بە ناحازر لەسەر هاوڵی بەڕێزم معاویە لە شاری مەدینەکە وەفاتی کردووە وتیان بە چیا ئەزانی فەرمووی ئێستا جوبریلم لابوو لە ئاسمانەوە لە عەرشی عەزیمەوە حەزەتی جوبرائیل بە فەرمانی خوات هاتۆتە خزمەت حەزەتی محەممەدی مستەفا صلی الله علیه وسلم ئەی محەممەد لەم خێمە وەرە دەرەوە ئەی جوبریل بۆ لێرە نوێژەکەی لەسەر نەکەم کە مەعاوی وەفاتی کردووە فەرمووی چونکە جێتان نابێتەوە دوو ڕیز مەلایکەت لە ئاسمانەوە دابەزیون هەر ڕیزەی حەفتا هەزار مەلایکەتە لەو دەشتەدا سەفیان بەستەوە و چاوەڕێی ئیمامەتی خاتەمی ئەنبیا و مرسەلینن کە نوێژ لەسەر یەکێ لە ئیماندارانی ئومەتت بکەی کە لە شاری مەدینە مردووە سبحان الله لەو شخصیەتە ئەمە لەبەر چی ئەی جوبریل پێغەمبەری خوا سەری دەسوڕمێ ئەی جوبریل ئەم پیاوە بە چی وا پلە و پای لای خوا بەرز بووەوە فەرمووی بەوەی سوڕەتی قل هو الله ئەحەدی زۆر خۆش دەویست و زۆری دەخوێند سبحان اللە سورەتی قل هو اللە احدی زۆر خۆش دەویست زۆری دەخوێند کە باسی یەکتاپەرستی بێ احتیاجی خوا دەکا کە هەمومان محتاجین بە خوا خوا پێویستی بە کەس نییە خوا کەسی لێ نەبووە لە کەس نابێ باوکو دایکی کەس نییە و ئەولادی نییە الله الصمد هەرچی لەم گردونەدایە محتاجە بە خوا خوا محتاجی بە کەس نییە دەی تۆ لەگەڵ ئەو سورەتی قل هو اللە دا بە مەعنا ئەوە بژی تەوحید و یەکتا پەرستیت خالیسەن موخلیسەن پاک بێ واللهی خوا ئەوە خۆشی دەوی ئەوە هەر بۆ ئەو سەحابیە نییە بۆ هەر کەسێک لە ئیماندارانی ئومەتی پێغەمبەرە صلی الله علیه وسلم ئەوە شخصیەتە ئەوە کەسایەتیە ئەوە پلە و پایەیە بەڵام بەداخەوە لە کۆتایی وتارەکەی ئەم زنجیرە باسە و ئەم ئەڵقەی سێیەمیشا دەڵێم، ئەمڕۆ بەهۆی ئەوەی کە سەروەت و سامان و پارە بۆتە سەنگی مەحەکی ڕێز و حورمەتی خەڵک، وای لێدێ ئەوەی کە پارەی نەبێ، ئەوەی دەوڵەمەند و سەرمایەدار نەبێ، زۆر بە چاوی ڕێزەوە سەیری ناکرێ، زۆر شەخسییەتدار نابێ. ئەمە وای کردووە ئەوەی هەژارە هەوڵی پارە پەیداکردن دەدا، تەنانەت جاری وا هەیە دەڵێ بۆ ئەوەی منیش وەک فڵان کەس حورمەتدار بم و دەوڵەمەند بم، ئامادەیە کەسایەتی خۆی بفەوتێنە پەنا بەخوا ئەوەی دەوڵەمەندیشە ئەڵێ ئاخر فڵان کەس لە من زیاتری هەیە بەڵکو هەوڵ دەم بگەمە ئەو کە گەیشتە ئەو بگەمە فڵان کەسیش کە هەر ناشگاتە سەر و خۆی لە ئەنجامدا زۆر دەوڵەمەند هەیە بەخوا ئەو هەموو سامانە نەیتوانێ و حرمەتی بۆ پەیداکا شخصیەتی خۆی فەوتاندووە و شەخسیەت و ڕێز و کەسایەتیشی پارێزراو بێت لای خوا لای پێغەمبەری خوا لە قیامەتە لای فریشتەی گیانکێش لای ئەو فریشتانەی ڕوحەکەی بەرز دەکەنەوە لای ئەو فریشتانەی لە قەبرا پرسیاری لێ دەکەن ئاخر وشە دەڵێم تەمەن کە دەرفەتی ژینە وێنەی خەونی ساتێکە یا پشووی ژێر ساباتێکە زوو دێت و زوو بەسەر دەچێ وەک شیر لەناکاو هەڵدەچێ گڵۆڵەی دەم هەڵدێرێکە وەکوو دەڵێن کورتە و پێچی مێزەرێکە چۆن دەخەوی ئاواش دەمری چۆن دەخەوی ئاواش دەمری چۆن هەڵدەستی ئاواش لەو خاکە دێیتە دەر ئەی نازانی وتیان بە نوح ئەرێ پیری پێغەمبەران تەمەنی زۆرت بردە سەر دنیات چۆن هاتە بەر نەزەر فەرمووی خانووی دوو دەرگا بوو، لەمیانەوە هاتمە ژوور و لە ئەویانەوە چوومە دەر. تەمەنت تاقیگەیەکە؟ وەڵامی پرسیارەکانت بدەرەوە. زۆرت بە نادانی کێڵا شکاویەکان چاک کەرەوە، بۆوەی شەخسیەتت سپی بێ لە ڕووباری تەوبەدا خۆت پاک کەرەوە. ئەگەر کەسایەتیت سەمعەت خوا نەخواستە لەکەیەکی پێوەیە دەرگای تەوبەی ڕەحمەتی خوا لەکەس داناخرێ وەرە لە دەرگای تەوبەدا خۆت پشۆ خوا سەمعە و کەسایەتی سپی دەکاتەوانێ لە بینی خۆشی و لە بینی خەڵکیشە بۆ ئەڵلقەی چوارەمی ئەم زنجیرە باسەکە خوا تەمەن باقی بدا و پشتیوان بە زاتی خوای تاک و تەعالا خوای تاک و تەنها ان شاء اللە ئەم زنجیرە باسە لە ئەڵقەکانی داهاتوودا درێژە پێ دەدەین خوای ڕەحممان پێ بکەی خوای ئەرحەم الراحمین بە ڕەحمی خۆت ڕەحممان پێ بکەی خوای استقامە و دامەزراویمان پێ ببەخشی خوا لە ڕێبازی سیراتی مستەقیمی خۆت لامان نەدەی یا ربی خوایە ئەو کەسانی چاکن چاکتریان کەی ئەوەی لار و لەوێرن یا هادی هیدایەتیان بدەی ئەوەی کەوا ماڵ و منداڵی ساڵحەلی نەستێنی بۆی زیاد کەی ئەوەی ماڵ و مناڵی ناساڵحە ئاژاوەی ناو خێزانی هەیە کێشەی خێزانی هەیە یا ڕەبی خوایە لەم ڕۆژە موبارەکەدا ئیسلاحی حاڵیان بکەی گرفتە خێزانەکانیان بۆ چارەسەر کەی ئەوەی ئەولادی ساڵحە بۆی تەمەن درێژ کەی ئەوەی ناساڵحە هیدایەتی بدەی ئەوەی نیەتی ئەولادی ساڵحی پێ ببەخشی یا ڕەبی خوا لە قۆناغی کۆتایی قۆناغی شەشی ئامادەیی خوێندکارەکانمان لە کاتی ئیمتیحاندان یا عەلیم، ئەی ئەو کەسەی عیلمت لەسەر و هەموو زانستەکانەوەیە، لەسەر هەموو زاناکانەوەیە و عیلم هەمووی لەلای تۆوە پەخش دەکرێ، یا ڕەبی زانستی ئەو خوێندکارانەمان زیاد کەی، خوایە ئەو قوتابیانەمان بە ئاوات و بە حەزەکانی خۆیان بگەن، یا ڕەبی زاکیرەیان بەهێز کەی، ئەوەی سەعی تیا دەکەن و فێریان بوون، یا ڕەبی لە کاتی ئیمتیحانا لە بیریان نەچێتەوە، زیاتر بە بیریان بێتەوە، ڕەحم بە مامۆستاکانیشیان بکەی، بە وەزارەتی پەروەردە و فێرکردن بکەی، خوایە پەروەردەیان پێش فێرکردنەکەیان بێ، خوایە ئەو قوتابیانەی شەشیشمان وەکو باقیەکانی تر بە سەری بەرزەوە بە نمرەی باشەوە بە دڵی خۆشەوە بگەڕێنەوە بە لای دایک و باوکیان لە کۆلێجە بەرزەکان لەو شوێنانەی خزمەتی ئەم وڵات و گەل و نیشتیمان و دینەی تێدا دەکرێت خوایە وەربگیرێن یا ربی خوایە ڕۆژی دوعا قبول بوونە ان شاء الله خوایە شفای نەخۆشەکان بنێری یا ربی خوایە شفای نەخۆشەکان بنێری خوایە ڕەحم بە نەخۆشەکانمان بکەی و شیفایان بۆ بنێری ئەوانەی لەش بە ئازارن ئاسوودەییان پێ بەخشی ئەوانەی دڵ بە خەمن خوایە دڵخۆشیان کەی ئەوانەی قەرزارن دەرگای ڕزق و ڕۆزیان لێ بکەیەوە خوا دەرگای ڕزق و ڕۆزی لەو کەسانە بکەیەوە کە لەبەر خاتری تۆ خۆیان لە حەرام دەپارێزن هەر لێرەوە لە ناوەڕاستی ئەم دوعانەوە جارێکی تر کەوا بەڕاستی گلەیی میللەتە ئەبوایە دەرس لە خەڵکی وەرگرن ئەگەر گوێ لە قورئان ناگرن گوێ لە خەڵکی دەرەوەی وڵاتان بگرن ئەم ساڵ هەر لەو وەختەدا کە پەرلەمانی کوردستان 20 ملیار دۆلار دیناریان بۆ خۆیان زیاد کرد سەرۆک وەزیرانی یابان بڕیاری دا موچەی خۆی وەرنەگرێ و بیژێڕێتەوە بۆ خەڵک هەتا کارەساتەکانی ئەو تسونامی و بوومەلەرزەی یابان دەفع دەبێ هەتا خەڵکە ڕەشوڕوتەکە وەک خۆی لێ دێتەوە یەک دینار لە حکومەتی وڵاتەکەی وەرنەگرە سەرۆک وەزیرانی یابان کە کابرایەکی بێدینیشە خۆ ئێوە خەڵکی مسڵمانن لەم زروفە ناسکەی کوردستاندا لە پەنجا و چوار ملیارەوە ئەبوایە موچەکانی خۆتان و خەرجی پەرلەمانتان نەکردایە بە حەفتا و چوار ملیار بیست ملیار گلەییە لەسەرتان بەڵام دەستخۆشیشتان لێ دەکەین ئێمە بە هەردوو چاو دەبینین بەم چاوە چاکەکانتان بەو چاوە خراپەکانتان چاکەی ئەوەشتان دەبینین الحمدللە خەڵکێکتان لە دڵەڕاوکێ ڕزگار کرد بەوەی کە ئەم تەئمینی سەر عەقار و سلفەی خانووبەرەتان لابرد کە جێگای دەستخۆشییە ئەو دڵەڕاوکێیە نەما ئەو خەڵکە ئەو بە زۆری پارەی لێ ناسێندرێ کە ئەوە بەڕاستی گومانی تێدا نەما تازە هیچ کەس پێویستی بەوە نییە لە لیژنەی فتوا و فڵان و فڵان پرسێ هەموو کەس بۆی هەیە وە الحمدللە ئەو پیاوە بەڕێزانەی ئەو ژنە بەڕێزانەی کە هانی مێردەکانیاندا وتی مادام گومانی حەرامی تێدا بێ وەری مەگرە ئەها ئەگە خۆ لەبەر خوا واز لە شتێک بێنی چەند قازانج دەکەی ئەها ئەگە شخصیت لە حەرام پارێزی خوا زەلیل ناکە عزت دارت دەکا ئەوەی وەری گرت بە حرامی وەریگر یەکەم جار واللهی من ئیشی دایرەیەکم هەبوو پیاوێک بەڕیشی سپیەوە پەنا بەخوا وتی ئیشم بەوە نییە حرام بێ و حەڵال بێ ئیشم بەوەیە پارە بێ ئەرە وەڵا حەو ملیۆن و نیو بووە حەرامی ماڵی خۆی ئاگردا بە ڕیبا دوای ئەوانەی وازیان لێ هێنا وتیان ئەو حەو نیو ملیۆن و نیوەمان بە حەرامی ناوێ محتاج بوون و کرێچی بوون خوا دەرگای گەورەتری لەکردنەوە تۆزێک گومانێکی لەسەر ما بەڵام زۆر نا بۆیان بوو بە پانزە ملیۆن ئەوەی لەوێ شاخۆی ڕاگر لەبەر خوا وازی لێ هێنا خوا دەرگایشکەی لێکردەوە ملیۆنەکەشی نەڕۆی زیادەکە گومانەکەشی لەسەر نەما پێنج ملیۆنی تریشی بۆ زیاد بوو بە بیست ملیۆن بمێنە پەیوەندی لەگەڵ خوا بتەوکە واللە خوا دەرگای کاربەدەستانیشت بۆ دەکاتەوە دڵی ئەوانیش نەرم دەکا دەی ئێمە لەو لایەنەشەوە سوپاسیان دەکەین کە بە تێکڕای دەنگ ئەو دەرگا شەڕیان داخست و پەنجەی بەڵێیان بەرز کرد هەر کاتێ حکومەت چاکی کرد دەڵێن دەستت خۆش بێ تەمەنت زیاد بێ حکومەتی خۆمانی و هەر کاتێ خراپیشی کرد و بەدڵسۆزانە و ڕاستگۆیانە ڵێن بەڕاستی ئەم کارەش دۆکو ئەو بیست ملیۆنە حەقوا ئێستاش لی پەشیمان بنەوە و بیگێڕنەوە و هەر لێرەوە سەوتی خۆم دەگەێنم بەڵکو لە ڕادیۆیەک لە تەلەڤیزۆنێک بگاتە پەرلەمانتارێک لەوێ تەرحیکە حکومت کە عقار دەدا بە خەڵک ئێستا گرفتێکی گەورەتریش دروست بووم دوو سێ دقەیەش مۆڵەتمان بدەن ئەگە وتارەکە درێژ نەبێتەوە کاتێ کابرا عەقار وەردەگرێ نازانم کەفیلی بۆ چییە یان مۆزەفی دایرەکەی خۆتە هی حکومەتەکەی خۆی یان کابرایەکی هاوڵاتیە و حجز خراوەتە سەر خانوەکەی حتا ئەم عقارە ئەم پارەیە نەدەیتەوە بە حکومت ئەم خانوە هیچ کەسێ بۆی نیە معاملەی پێوە بکە و بکڕین و فرۆشتنی پێوە بکە دەی باشە من نازانم حکومەتی بەڕێز حکمت لە چیدایە تۆ محتاجی دەکەی فڵان کەسیش دەبێ کەفیلت بێ من خۆم لە دایرە کە فڵان کەسی مۆزەف بۆ کەفیلی من بێ بۆ مەمنونی بم جا ئێستا خەڵک بیستومە دەڵێن داوای پارە لە خەڵک دەکەم کەفالەت بۆ دەکەم بەشە دە دوو ملیۆنم دایتێ کاکە دو ملیۆنە حرامە برادەرێک دوێنێ وتی کابرای پێی وتم وتێتی بیست ملیۆنەکە ڕادەکێشین دەی بۆ من و دەی بۆ تۆ من دەی خۆم دەدەمەوە دەی تۆ وتم برا ئەخر تۆ بەیانی کۆمەڵەشت مەحروم دەبی بەڵام ئەو لە ئیمتیازانی حکومەت مەحروم نابێ ها فێڵ لە خۆت مەکە ئومێدەوارم پەرلەمان هێشتا کە ئەو جەلەسانە دانەخراون ئەم سەوتەی بگاتێ ئەمە هیچ حیکمەتێکی تێدا نییە مادام هاوڵاتیەکە بۆ کوێ ڕادەکا بۆ هەر شوێنە ڕاکە تۆ خانۆکەی لەبەردەستە تا پارەکە دەداتەوە ئیتر ئەمەی بۆچی ئەم سەرێشانە ئەم کات هەیە بۆ پێنج کەسی کە دۆ حکومەت هەر پێشی نەزانیوە جاتخوا بۆ خەڵک فێڵت لێ بکە بۆ گاڵتە بە خۆت و بە خەڵک بکەی بۆ دڵی هاوڵاتیەکانت ڕۆژ بە ڕۆژ خۆش نەکەی هەر کەسێ دڵی هاوڵاتی مەغدور و مەنکوبی ئەم وڵاتە خۆشکە خوا دڵی خۆش دەکا هەر کەسێک بێ خوایە هەر کەسێ دڵی خەڵک خۆش دەکا دڵی خۆشکەی هەر کەسێ پیلانی خراپی پێ هیدایەتی بدەی و پیلانەکانی جێبەجێ نەبن و ئەگەر هەر جێبەجێ کرد بەسەر خۆیان جێبەجێ بن یا ربی خوا دەرگایکی ڕزق و ڕۆزی حەڵاڵ لەم ئومەتی ئیسلامە بکەیەوە لە هەموو بەڵا و نەخۆشی و نەهامەتی و ناخۆشیە خوایە دەروونی و جەستەیی بمان پارێزی خوایە